لە برایانییەوە دێتە بەرچاوی هەموومان و سەرنجی هەموو لایەک بۆ لای خۆی ڕادەکێشێ کردنەوەی دەرگای خوێندنگا و قوتابخانەکانە بەڕووی زانستخوازان و فێرخوازانی بەڕێزدا کە بە هەزاران خەڵک دەرگای ماڵەکانیان دەکەنەوە لە ڕووی ئەوەی کە ڕۆڵە بچووکەکانیان لە یەکی سەرەتاییەوە تا گەنج و لاوەکانیان بە کوڕ و کچەوە بۆ پەیمانگا و زانکۆکان بەڕێ دەکەن جێگەی خۆیەتی ئێمەش وەکو ئەهلی ئیسلام جێگەی خۆیەتی وەکو مینبەری مزگەوت لەسەر کردنەوەی خوێندنگاکان و ساڵی تازەی خوێندن قسەیەکمان هەبێ لە کاتێکا کە ئیسلامی ئێمە سەرچاوەی هەموو زانیارییەکانە و ئەوەی کە وتراوە و دەوترێ لە قورئانەکەی خۆمان وەرگیراوە بە ئومێدی ئەوەم کە ئینشا ئەڵڵا خوای پەروەردگار بەرەکەت بخاتە ئەم ساڵی خوێندنی زانستخوازانەوە وڵاتەکەمان پڕ بێ لە عیلم و زانیاری وشە و قەڵەم جێگا بە هەموو چەک و چەکەمەنی و باروت و بۆنی دووکەڵ لێژ بکا و وڵات تەنها بە عیلم پێش دەکەوێ خوایە وڵاتەکەمان پڕ بێ لە عیلم و زانیاری سوودبەخش خوێندکارەکانمان بە دڵی شادەوە بچنە خوێندنگاکانیانەوە لە کۆتایی ساڵیشدا سەرفراز و سەرکەوتوانە بە دەرەجەیەکی بەرزەوە بە ئاواتی خۆیان بگەن و بگەڕێنەوە بۆ لای دایک و باوکیان ئامین گەورەی زانست و زانیاری لە قورئانی پیرۆزدا چەندین ئایەتی لەبارەوە هاتووە سەرنجڕاکێشترین ئایەت ئەم ئایەتە قورئانیەیە کە بەسە بۆ گەورەی ئەهلی علم و زانیاری کە خوا دەفەرمێ شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا اله الا هو العزیز الحکیم خوای پەروەردگار لە ڕێگای دروستکراوەکانیەوە خۆی شاهیدی لەسەر ئەوە دەدا کە لەم گردوونەدا هەموو شتێک مەخلوقە هەمووی دەبێ بپەرستێ تەنها یەک شتە کە پەرستراوە کە ئەویش ئەڵڵایە فریشتەکانی خوای پەروەردگار چونکە ئاسمان و زەوی دەبینن کەون و کائینات دەبینن بەڕاستی شاهیدی ئەدەن کە خوایە بەس تۆ شایەنی پەرستنی بێ شەریکی مەلایکەتەکانیش خوا بۆ خۆی بەڵێ ڕێی دروستکراوەکانیەوە مەلایکەتەکانی خوا و ئول العلمی خوا دەفەرمێ ئەوەی علم و زانیاریان پێ ئەهلی علم بەڕاستی ئەهلی علمیش سێ شت زۆر چاک دەبینێ أنه لا إله إلا هو پەرستراو تەنها اللەیە لەڕێی دروستکراوەکانەوە ئەمە عالم هەستی پێدەکا کە ئەوەی عیلمی پێ نەبێ بەو ئاشکرای و زەقێ نایەتە بەرچاوی لەڕێی عیلمەوەیە کە خوای پەروەردگار دروستکراوەکانمان نیشان دەدا و دەفەرمێ بەڕاستی خوای پەروەردگار خالق تەنها یەکە و دوان نییە الله بێ شەریکە هەموو شتێک مەخلوقە بەس الله خالقە تەماشای لەشی خۆت کە موسڵمانی بەڕێز ئەمە علم دۆزیەوە ئەمە لە قورئانا هەیە بەلا قادرین علی ان نسوی بنانه کە لە سەدەی هەژدەدا سەری هەڵدا و لە سەدەی بیستەما چەسپا بە تێواوی ئێستا لە هەموو جیهانا کاری پێدەکرێت سیستمی پەنجەمۆر خوای پەروەردگار لە لەشی خۆماندا نیشانمان دەدا هەموو مەخلوقین و ئەو خالقە ئەڵڵاه بێ شەریکە مرۆڤێک نییە لە سەرتاسەری ئەم کوڕەی زەویەدا، ئەوەی مردووە، ئەوەی ئێستا هەیە و ئەوەی لەمەودوا دێت تا قیامەت، تەنانەت ئەگەر دوو مرۆڤ بە دووانە لە یەک سکا پەروەردە بووبن و بەیەکەوە هاتبنە سەر دنیا، پەنجەی سەری دەستیان وەکو یەک نییە. خاڵەکانی سەری پەنجەمان ئەو هێڵانە، مرۆڤێک نییە لە مرۆڤێکی تر بچێت. ئەمجا کەسێک خوای پەروەردگار دەستەکانی لێسەندەوە و پێویستی بە پەنجەمۆر هەبوو، یان بەهۆی برینێکی زۆر قوڵ و سووتانێکی زۆر قوڵەوە ئەو پێستەی داماڵا و دروست نەبۆوە سبحان الله پەنجەکانی قاچیش یەک سەری هێڵی پەنجەی قاچی مرۆڤێک لە مرۆڤێکی تر ناچێ ئەوەش علم تازە ئەم دوو سێ ساڵە چەسپاندی نەک پەنجەی دەستت ی قاچیش لە کەسێکی تر ناچێ ئەگەر کەسێک دەست و قاچی نەمابوو بۆ ئەوەی جیاواز بێت لەگەڵ برایەکی مسلمان و خوشکێکی مسلمانیدا بڵێ منیش سەربەخۆ خوای پەروەردگار دروستی کردوم و بوونی خۆم دەسەلمێنم خوا دەفەرمێ بۆنی لەشی تۆ لە بۆنی هیچ کەسێک ناچێ بۆنی مرۆڤێک نییە لە سەرتاسەری ئەم زەوێدا لە بۆنی مرۆڤێکی تر بچێت ئەگە بۆنەکەشت لەدەستدا بەهۆی نەخۆشیەکەوە عەرەقت نەکردەوە بۆنت دەرنەکرد خوا دەفەمێت دەنگە ژێکانت لە کەس ناچێ ئەو سەوتی قسەی من لەگەڵ هیتۆ تۆ لەگەڵ هەموو مرۆڤی سەر ئەم زەویا بەراوردی کە لە سەد تا سەد وەکو یەک نییە دەنگە ژێی هەموو کەس جیاوازە خوا بە تایبەت دروستی کردووە ئەگەر سەوتن نووسا و قسەشت بۆ نەکرا خوای پەروەردگار دەفەرمێ ئەم لێوانت ئەو لێوەی کە بەسەر دەموچاوتەوە دیارە ئەو هێڵانەی لێوی کەسێک نییە لەسەر لێوی کەسێکی تر بچێ لە گەردوونە سبحان الخالق ئەگەر ئەو لێوانەش خوا نەخواستە ئینسان لە دەستی دا خوا دەفەرمێ ئەو پێکهاتەی ناوی گوێت چەند هێڵێکی تێدایە گوێی کەس لە کەس ناچێ ئەگەر کەسێ گوێشی نەما خوا دەفەرمێ پێکهاتەی چاو لە زانکۆی ئۆکسفۆرد تاقیکردنەوەیەک کرا و لەسەر چاوی بەشەرەکان دواتر نووسیان لا یوجد عینان متشابهان فی کل شیء لەسەر تەواوی ئەم سەر زەویەدا دوو کەس نییە چاویان لە هەموو شتێکا وەکو یەک بێ خوای پەروەردگار نیشانمان دەدا. ئەرێ بەڕێزان ئەی ئەو کەسانەی بڕواتان بە زانست هەیە بەس ئەمە بەس نییە کە ئینسان بیسەلمێنێ خوا تاک و تەنها و بێ شەریکە و هەموومان مەخلوقین و پێویستە سوزدەی بەندایەتی بۆ ئەڵڵا بەرین ئەمە ئەهلی عیلم دەیزانێ عیلم ئەمانەی دۆزیەوە بۆیە ئەهلی عیلم ئەوەندە گەورەیە خوا لەگەڵ مەلایکەتا ناوی ئەهلی عیلم دێنێ دەیانباتە پاڵ خۆی شەهید اللە ئەنه لا ئیلاهە ئیلا هو خوا لەگەڵ زاتی خۆیدا سبحانە وتعالی لەگەڵ مەلایکەتەکانیدا پاشان ئەهلی علم دەفەرمێ دەڵێن خوای پەروەردگار تەنها و تەنهایە و بێ شەریکە هەموو مەخلوقین و ئەو خالقە العزیز خوایەکی توانا و دەسەڵاتدارە بەس لە کەلەی سەری خۆتدا سەیر کە پێنج کانی دێتە دەرەوە ئەو ئاوەی لە چاوت دوێتە دەرەوە ئەو فرمێسکە سوێرە چونکە ئەگە سوێر نەبوویایە بەزی چاو هەمووی بەزە دەتوایەوە چاوەکەمان داتە دەرەوە ناهێڵێ بەزی چاو بچێتەوە خوا ئاوی سوێری لە چاوە خەڵق کردووە لە گوێیە ئەو مادەی گوێ دەری دەکا تاڵە بۆی هەموو حەشەرێک خۆی لەو تاڵە دەپارێزێ و لە کاتی خەوا مێشکت پڕ نابێت لە مێروولە ئەو ئاوەی لە لووت دێتە دەرەوە گەرمە ئەگەر بێت و ئاوێکی سارد وایە دەماخی ئینسان بۆگەنی دەکرد پەنا بەخوا ئەو ئاوەی لە دەمت دێتە دەرەوە لیکێکی شیرینە بەڵام شیرینیەک جیاواز لە هەموو شیرینی سەر زەوی ئەگەر وەکو شەکر شیرین بوویایە بەردەوام دەبوو دەمت بنوقاندایە پڕ ئەبوو لە مێش لە هەنگ لە مێرولە شیرینیەکە کە سودمەندی لێی با دەمت شیرین بێ بەڵام وەکو شەکراو نەبێ و شەکرەت لێدا با مێرولە لە دەمت نەدا. حەل لە ئەم کەللە سەرەی خۆتا دەڵێی اللە العزیز خوا باڵادەست و دەسەڵاتدارە سبحان اللە بە قەدەر پێویستی ئەو شوێنە ئەو ئاوەی بۆ خەڵق کردووە الحکیم خوای پەروەردگا کاربەجێیە لەو نوتفەیەی کەوا مەنی پیاو و هێلکۆکەی ژن یەک دەگرێ و لە ڕەحما دروست دەبێ خوا دەفەرمێ ئەم نوتفە ئاوە ئەم شاجی نەبتەلیه دابەش دەبێ بە هەزاران هەزار ملیۆن خانەدا بۆ نموونە دەفەرمێ هەزار خانە با بڕوا بەس برژانگی چاو دروست کە ئەو موانەی بە برژانگی چاوتەوەیە هەزاران خانە با بڕوا بۆ برۆکان سبحان الله گەڵی یەک هەڵەی کۆمپیوتەری ڕۆ بدا ئەو خانەی کە خوا بۆ مووی برۆ دروستی کردووە بێ ئەم برۆیەمان لێرە بڕوایە لە موەکانی برژانگ بڕوایە ئەزانی چیمان لێ دەهات بەردەوام چاومان دەبوو بەدەست بکردایەوە چونکە ئەو موانەی برۆ درێژ دەبن و خاو و نەرمن دەهاتنە ناو چاوتەوە و ئەو عەرەقەیە، ئەو تیشکی ڕۆژەی کە دەهات بۆ چاومان، نەدەشکایەوە، دەبوو بەردەوام لەبەر خۆرا دەستمان بە چاومانەوە بووایە یان عەینەکی ڕۆژمان لە چاوا بوویایە و ئەگەر بێت و ئەو بژۆڵانەمان، ئەو برژانگانەمان کە مووەکانی خوا ها بە تیژی دروستی کردوون، زیاد ناکا، مووی برۆ زیاد دەکا، مووی برژانگ زیاد ناکا. مووی برۆ خاوە و نەرمە، مووی برژانگ تیژە، بۆ ئەوەی تیشکی خۆر بکشێنێتەوە، بشکێنێتەوە، ئەگەر بێت و لەسەر نێو چاوانمان بووایە چ دیاردەیەکی ناشیرین دەبوو. و هیچ سوودمەند دەبووین و عارەقەکەش بەنێوچاوانمانا بەبەینی مووەکاندا دەهاتەوە ناوچاومانەوە ئەم سیستمە کۆمپیوتەریە لەناو ئەو دڵۆپە مەنی ئاوەدا لێی تێک ناچێ بە ئەمری ئەڵڵا کە حەکیمە ئەمە عیلم دەیدۆزێتەوە کە ئەم خانەیە شوێنی خۆیەتی و خۆ ئەگەر بچووکترین هەڵە ڕووبدا مرۆڤ لە مرۆڤایەتی دەکەوێ پەنا بەخوا لوت ناچێتە شوێنی گوێ، چاو ناچێتە پشتی سەر، چونکە خوای پەروەردگار ئەم سستمەی وا دروست کردووە، ئەوە خوایەکە کە الحکیم ە، ها عیلم چەند گەورەیە، عیلم ئەمەمانەمان فێر دەکات، جاران خەڵک نەیەزانی، ئەوە عیلمە لەم دڵۆپە ئاوە دەکۆڵێتەوە بە میکرۆسکۆپ و دابەشی دەکات بە هەزاران خانەوە و دەزانێ هەر کەسەی دەچێ بۆ چ لایەک بە ئەمری ئەو خالقەی کە لەو نوتفەیە مرۆڤ دروست دەکات. ئەمڕۆ لە سەعات ئەوەندەدا فڵان کەس دەوڵەمەندترین کەسی سەر ڕووی زەویە، زۆر ئاسان دەیزانی، لوتکەی هەیە پێت دەڵێ بینا و خانووی فڵان شوێن، ئەو بورجە بەرزترین شوێنە لەم سەر زەویەدا. زانست پێت دەڵێ فڵان دەریایە قووڵترین شوێنی ئەم سەر زەویەیە. زانست پێت دەڵێ ئەو ماددەیە، ئەو کانزایە بەنرخترین کانزایە لەسەر زەویدا. هەموو شتێک ها بەڕێزان لوتکەی هەیە، بەس عیلمە. کە خوا دەفەرمێ هەر کەسێ تۆ بە زانای دەزانی ئیلا لەم سەر زەوێ لەویش زاناتر هەیە کە ئەویشت دۆزیەوە لەویش زاناتر هەیە کە ئەویشت دۆزیەوە دڵنیابە هەر لەو دەقەیا لەویش زاناتر هەیە بەس عیلمە کە کۆتایی پێنایە نە لە قوڵیدا نە لە بەرزیدا نە لە پانی و درێژیدا بەس عیلمە کە کۆتایی پێنایە کەواتە عیلم لە هەموو شتێک گەورەترە گەورەیی عیلمە کە لە کافریش وەردەگیرێ کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دیلەکانی شەڕی بەدر حەفتا کەسی لێ بەدیل گرتن هەموو مشریک بوون بتپەرست بوون بتیان دەپەرست هاتبوون پێغەمبەری خوا بکوژن سەحابە لەناو بەرن بەڵام چونکە عیلمیان پێ بوو هەندێکیان خوێندن و نووسیان دەزانی فەرمووی هەر کەسێک دە مناڵی مسلمانم بووە فێری خوێندن و نووسین کە ئازاد بێ و بڕواتەوە بە ماڵی خۆی کەس هیچی پێ ناڵێ نەیفەرموو ئەمانە موشریکن مادام عیلمی پێیە عیلم حەقی ئەوەی نیە بەدەست کێوەیە مادام عیلمی پێیە من سود لە عیلمەکەت وەردەگرم ئەمە گەورەی عیلمە بەڵام پارەت لێ وەرناگرم بەڵام پۆست و پلت پایەت پێ نابەخشم بەڵام هەداوای هاوکاری لێ ناکەم لە ڕووی سەربازیەوە بەڵام عیلمەکەت لێ وەردەگرم پاشان قورئان ئاماژە بەوە دەکا ئەبێت تۆ بە دووی زانستدا بگەڕێی ئەگەر لە پتەیرێکیشەوە وەریگری حەزرەتی سولەیمان پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ ئەو پێغەمبەرە بەرز و باڵا و دەسەڵاتدارە لە هودهودەوە لە پەپوو سلێمانکەوە دەرس وەردەگرێ کاتێکە پەپوو پێی دەڵێ ئەحەط بما لەم تحیط به ئەوەی من دەیزانم سولەیمان تۆ نایزانی من دەنگ و باسێکی نوێم پێیە شارێکی تازە و دەسەڵاتێکی تازەم دۆزیوەتەوە، حەزرەتی سولەیمان نافەرموو بڕۆ تۆ چی، بە گوێی دەکا، گوێی بۆ دەگرێ، بە شوێن قسەکەیاد دەڕوا، نامەی پیا دەنێرێ. یەعنی تۆی موسڵمان واجبە لە قورئانەوە فێر بی، لە باڵندەکانیشەوە مامۆستایەتی فێر بی، با ئەوان مامۆستات بن تۆ دەرسیان لێ وەرگرە. کابرایەکی معەلەم هاتووە فێری کردووە ئەم سەگە دەزانێت چۆن نێچیر بگرێت چۆن ئەم تاژێ بەدوی ئەو کەروێشکە کەوێت چۆن پشتەملی بگرێت بیهێنێتەوە بۆ لای خانووەکەی ئەم داڵە بنێرە فێری بکە خوا دەفەرمێ ئەگەر عیلمەکەی وەرگرت و فێر بوو چۆن ڕاو دەکات بیخۆ ئەوەی هێناوێتەوە دەمی ئەو سەگە بۆ تۆ گڵاو نییە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی ئەگەر بە سەلامەتی هێنایەوە بۆی هێنایەوە بەر دەستت ئەو سەگە یان ئەو تاژیە ڕوحی تیا بوو ناوی خوا بێنە و سەری ببڕە لە کاتێکا کە تاژیەکە تێبەر دەدەی بۆ ڕاو دەفەرمێ بسم اللە بکە یان تەیرەکە بۆ ئاسمان دەنێری بسم اللە بکە و ئەگەر بە سەلامەتی هێنایەوە بە ساغی سەری ببڕە فەرمووی ئەگەر بە دەمیەوە منار بۆوانە دەمی ئا ئەوە بە چەقۆی سەربڕین حیسابە و مندار نیە و بیخۆ چونکە عیلمی پێیە عیلم ئەها عیلم چەند گەورەیە دەست کوژی بێ دینی خوانەناسی مولحید حەرامە بیخۆی دەفەمێ ئەو سەگە لەو پیرۆزترە چونکە عیلمێکی وەرگرتووە بەر بەڕاستی گەورەی عیلم لەوەدا دەردەکەوێ خوا دەفەمێ ئەو کەلبە معەلەمە بەڕاستی پیرۆزە و شایانی ڕێز لێگرتنە بۆیە ئەو سەگانەی ئەمڕۆ لە سەیتەرەکاندا بە حەدی پێویست نەک بۆ ڕابواردن و گاڵتەپێکردن لە مەتارەکاندا کە تی ئێن تی ئاشکرا دەکەن کە موادی مخدر و هۆشبەر ئاشکرا دەکەن هەر لوتی پێوە نادەزانێ ئەو سارەیە چی تێدایە ها چەند بە جوانی ئەو سەگە خۆ لەو سارەیە ڕۆ دەکا و سندوقە چۆن بڵاو دەکاتەوە گە بینی بێتان چۆن ژێر ئەو کوشنانە دەگەڕێ ئەو زاڵتی ئاسایشە نازانێ ئەوە بگەڕێ یەکسەر هاوار دەکا کە دەڵێ ئەم سارەیە تی ئێن تی پێوەیە ئەو سەگانە گڵاو نین لە ڕووی حوکمی شەرعیەوە بۆ ئەو کەسانەی کە ڕەفتاریان لەگەڵ دەکەن بۆ ئەو پۆلیسانە زەروور نیە هەموو جارە خۆیان گڵاو بکەن و خۆیان بشۆنەوە ئەوانە ڕێک و پێکن ئەو سەگانە دەبێت شایانی ڕێز بن خواردنی تایبەتیان بدرێت چونکە گیانی ئینسان دەپارێزن هەرچەند ئێستا عیلم خەریکە ئەوەش تەرک کا و بڵێ پێویستمان بە سەگیش نییە هەر هەنگ دێنین مێش هەنجوین دێنن مادەی تی ئێن تی بۆ دادەنێن، موخەدەراتی بۆ دادەنێن بە ماوەی شەش حەو مانگێک ئەم هەنگە دەزانن لە چ سەیارەیەکا موخەدەرات هەیە هەر لە ئاسمانەوە پێوەی دەنیشێتەوە بۆی دێ لە سەیتەرەکەیا یانی خەریکە عیلم لەوەش تێپەڕی کرد هەموو دنیا هەنگەکان خەریکی عیلم ئەی مرۆڤ ئەی تۆ بۆ ڕاناپەڕی خەریکی عیلم بی سەردەمی زانستە هەتا سەگیش ئەمە باوی نامێنێت لەمانەدا هەند جێگای ئەو دەگرێتەوە هەم پاک و خاوێن هەم لە ئاسمانەوە بۆی دێتە خوارەوە ئەزانێت لە کوێ ئەم وادەشی هۆشبەر هەیە سبحان الله ئەگە بەشەر توانی ئەم سەگە فێرکا دەفەمە ڕێز لەو سەگە بگرە و ئەوەی بۆی هێنایەوە بیخۆ و گڵاو نییە حەڵاڵە بەڵام ئەو کەسەی فێری عیلم دەبێ پێنج دیاری و هەدیەی پێشکەش دەکەین ئاگال لێبێ ئەی فێرخوازی بەڕێز لە سەرەتاییەوە کە دەچێ خوێندن هەتا دەچێ زانکۆ و خوێندنی باڵا بەم پێنج شتە ئینشاءاللە سەرفراز دەبی یەکەم نێتت بۆ خوا خاوێنکەوە ئەو ڕۆژەی قەڵەمەکەت دەستدا لە ئەلفباوە دەستت پێکرد کتێبەکانت خستە بنانگڵەوە هەتا دەچێت زانکۆ بڵێ خوایە بۆ ڕەزامەندی تۆ دەخوێنم لە ڕێی خزمەتکردنی خاک و خەڵکی خۆمەوە هەر کەسێ خزمەتی خاک و خەڵقی نەژار و نەدار بکا خوای لێ ڕازی بێ دنیا و قیامەتی ئاوەدان دەبێ مەڵێ بۆ سێ شت چونکە زۆر کەس بۆ سێ شت دەخوێنێ بەداخەوە یەکەم بۆ پارە هەر تەلەبەی مەکتەب هەموو لایان دەپرسن ئەرێ حەز لێ ببە چی وەڵا حەزم لێ بە دکتۆر بۆ ببی بە دکتۆر وەڵا پارەی زۆرە هەر مناڵی ابتدایی لە تەلەفیزۆنا زۆر جار ئاگام لێ حەز لێ ببی چی وەڵا بە ئەندازیار بۆ وەڵا خەریتەیەک بە بیست وەرەقە دەکا ئەوەندەی گوێ لە پارە بووە ئەم مناڵە نازانێ خوێندن چیە حەزی لە پارەیە بۆ پارە مەخوێنە ئەو کەسەی کەوا لە کۆلێجی وەرزشیە لەگەڵ ئەو کەسەی کە لە کۆلێجی پزیشکیە هەردووکیان وەکو یەک خزمەت دەکەن لەم وڵاتەدا ئەو کەسەی لە معهدی تەکنیکیە چ فەرقێکی هەیە لەگەڵ ئەوەی کە لە کۆلێجی ئەندازیاریە هەر وڵاتەکەمان هەمووی پێویستە ئەو لەوێ خزمەت دەکا ئەم لێرە خزمەت دەکا بە نێتێکی خاوێن بڕۆ بۆ خوێندن، بۆ پارە مەخوێنە، بۆ پلە و پایە مەخوێنە، بڵێ قانوون تەواوکەم بەڵکو ببم بە فەرمانبەرێکی دەسەڵاتداری ئەم حکومەتە، بۆ پاروو مەخوێنە، بڵێ ئەگەر پارەم هەبوو دوای سفرەم ڕازاوە دەبێ، بە نێتێکی خاوێن بۆ ڕەزامەندی خوا و قیامەتی سەرفراز لە ڕێگای خاک و خەڵقی خۆتەوە بخوێنە، نێتت بۆ خوا خاوێن کەوە. دووەمیان، بزانە تۆ گەورەترین شتت بەدەستەوەیە، هەها پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کە خوا ئامۆژگاری دەکات فەرمێ وەقل ربی زدنی ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ خوایە بۆم زیاد کە ماڵم بۆ زیاد کە نەخێر پلە و پایەم بۆ زیاد کە نەخێر دەسەڵاتی دنیام بۆ زیاد کە نەخێر ئەی محمد صلی اللە علیه وسلم ئەمانە نا وەقل ربی زدنی علما بڵێ خوایە علمم زیاد کە علم ئەگەر هیچ شتێ لە عیلم گەورەتر هەبوایە خوا ئەوەی بە پێغەمبەر سەڵسەلەم دەفەرموو بەس داوای زیادبوونی عیلم بکە ئەی محەممەد سەڵسەلەم ئەی قوتابی خۆشەویست هەموو ڕۆژێ بڵێ خوایە عیلمم زیاد کەی خوای پەروەردگار عیلمم زیاد کەی بەس عیلمە هەتا زیاد بێ هێشتا هەر زۆرە وەڵڵاهی عیلم باشترە لە ماڵ چونکە ماڵ دەبێ دایمە حەرەسی بی عیلم حەرەسیاتت لێ دەگرێ ماڵ هەتا لێی ببەخشی کەم دەبێتەوە عیلم بەعەکسەوەی هەتا لێی ببەخشی زیاد دەکا هەتا لێی سەرفکەی زیاتری دێتەوە شوێن کەواتە عیلم لە هەموو شتێک گەورەترە، زانست موڵکێکە بێ قەید و تاپۆ لە هەر جێیەک بی حازرە بۆ تۆ، نە دز دەیدزێ نە زۆردار ئەیبا، لە هەر جێیەک بی بەخێوت دەکا. عیلم لە هەموو شوێنەکا لەگەڵتایە، بەڵام ماڵ هەموو دەمێ دەستت پێ ڕاناگا و لە زۆر زەمەنا لە دەستت دەچێ. بەڵێ هەر عیلمە جێگای شانازیە چونکە لە کەسەوە وەرناگیرێ میرات گرتن نیە زۆر کەس هەیە دەوڵەمەندی چاکە بەڵام بەخوا هی خۆی نەی باوکیەتی باوکی زۆر دەوڵەمەند بوو بۆی بەجێما زۆر کەس هەیە زۆر پلە و پایە کۆمەڵایەتی هەیە بەڵام بەخوا ئەگە کوڕی فڵان کەس نەبووە ئەو پلەی نەدەبوو بەس عیلم زۆر کەس هەیە هەموو سەروەت و سامانەکەی هەموو دەسەڵات و هێزەکەی دەخاتە بەردەمی کوڕەکەی و کچەکەی بەس بۆی بخوێنە کەچی هیچی لێ پەیدا نابێ ها عیلمی بو پێ وەرناگیرێ عیلم بە میرات نییە بەهرەی خوایە و تێکۆشانی خۆت بەس شانازی بە عیلمەوە دەکرێت کە بۆ خۆت بەدەستت هێناوە بەبێ ئەوەی لە باو و باپیرانەوە بۆت بەجێ مابێ بۆیە بەس ئەهلی عیلم شایانی ئەوەن کە ڕێز و تەقلیدی تایبەتیان لێ بگیرێ چوارەم ئەی خوێندکاری بەڕێز حرمەتی مامۆستاکەت بگرە حرمەتی مامۆستاکەت بگرە چونکە هەر خوێندکارێک سێیەمیان حرمەتی مامۆستاکەت بگرە هەر کە خوێندکارێک حرمەتی مامۆستای لا نەبێت دڵنیابە فێری زانست نابێ ساڵانی پێشوو جەنابتان لەوەی بە تەمەن و لەوەی کە گەنجن ئاگادارن هیوا هەبوو تا شەشی سەرەتایی دەخوێندەبوو بە مامۆستا ئێستا زۆر مامۆستای بەڕێزمان هەیە تەمەنیان پیر بووە کاتی خۆی شەش ساڵ خوێندویانە بەو شەش ساڵە ئێستا مامۆستای بیرکارین مامۆستای زانستن مشرفی تربوین عیلم ئەوەندە بەرەکەتی هەبوو بۆ چونکە ڕێزی مامۆستا هەبوو ئێستا تەلەبەی زانکۆیە بەقەدەر سێ متەوەستەی جاران نازانێ بەخوا بەقەدەر سێ متەوەستەی جاران عەرەبی نازانێ ئەوەی کە لە زانکۆ خەریجە بۆ چونکە ڕێزی مامۆستا نەما واللهی مامۆستا هەبوو ژێراوێتەوە توێتی تەلەبەکەم گەورە ها جاران خەڵک بە گەورەی دەچۆ خوێندن ساڵەکانی حەفتاکان و هەشتاکان چونکە خەڵک بە گەورەی دەرایە بەر خوێندن تەلەبەکە سەر و سمێڵی هەبووە لە ناوەندی بوە جگەرەی کێشاوە لە با وا پێوە فێر بوە مامۆستای بەڕێز هەبوە فەرموویەتی وەڵڵاهی لە بازاڕە تەلەبەکە جگەرەی بەدەستەوە بوە کە چاوی بە من کەوتووە لەو سەر ئاوا جگەرەکەی کوشیوە دەستی هەمووی تلۆقەی کردوە جگەرەکەی کوژاندۆتەوە بۆی مامۆستا پێی نەبینێ تریق بوەتەوە ئێستا شانازی لەسەر مامۆستایەوە کە کە جگەرەی لە پۆلا بکێشێ موادی مخدر و عەرەق دەباتە پۆلەکەوە ڕێزی مامۆستای چی پەلاماری چەند مامۆستا درا پار چەند مامۆستا لێی درا ها علم بەرەکەتی نەما قورئانەکەی ئێمە دەفەرمێ کاتی حەزەتی موسا موسای کەلیم الله ئەو ڕێزدارە داوا لە حەزەتی خضر دەکا لە خدر ئەی خدر هەل ئەتەبیعوکە عەلا ئەن تعلمنی مما علمت رشدا سەیری قورئان کە عیبادەتەکە وا بخوێنەوە چەند بە زەلیلی ڕوخسەتم دەدەی بە شوێن پێکانی تۆدا بڕۆم و لە خزمەتت دابم بۆ ئەوەی لەو عیلمەی کە خوا پێی بەخشیوی منیش شتێک فێر بم حەزەتی موسا پێغەمبەر ئولو العەزمە کەچی بۆ عیلم ئاوا بە ملکەچیەوە لە حەزەتی خزر دەپاڕێتەوە دەبێم تەلەبە ئاوا بڵێ مامۆستا گیان ڕوخسەت هەیە هەتا ئەوێ بچم ڕوخسەت هەیە ئەو پرسیارە بکەم بە ئەدەبەوە پەنجە هەڵبڕێ واللهی ئەم قسەیەم زۆر بەلاوە جوانەوە سەرنجی ڕاکێشاوم اذا قعدت وانت صغير حيث تحب فقعدت وانت کبیر حیث لا تعیر لا تحیر ئەو کەسەی کە بە منداڵی دەچێتە مەکتەب ئەگەر لە پۆلا بەو شێوەیە دانیشت بەو شێوەیە دانیشت کە زەحمەتی توش بوو ها لە پۆلا هارو هاجی نەکرد چاوی بەم لاولا نەگێڕا چاوی دایمە لەسەر مامۆستا و تەختە بوو فکری خۆی مەشغوڵ نەکرد ئاخر من بەڕاستی ڕاهێنانی دەوێ وەکو سایەقێکی کارامە کە ئاگای لە هیچ نییە ئیلا لێخوڕینەکە نەبێ ئەو تەلەبەیە ئاوا بوو سمتی سڕ بوو لەسەر ئەو تەختە ڕەقە، دڵنیابە ڕۆژێک کە گەورە بوو ئەمجا بە ئیسراحەت لەسەر مێز و کورسی نەرم دادەنیشێ. ئەمجا بە ئیسراحەت دادەنیشێ. بەڵام ئەوەی لە مناڵییا بە هاروهاجی فێر بوو یەک دەقە خۆی نەگرت لەسەر کورسیەکە و پۆلەکەی ژاوەژاو تێخست و تەختەی شکاند و هاروهاجی کرد و دەنگی بەرز کردەوە بەسەر مامۆستا و خوێندکاراندا، دڵنیابە کە گەورە بوو دەبێ لەسەر تەختەی ڕەق دانیشێ. زۆر کەسەب و عیلمی پێ بوو، تەلەبەی باش بوو، بەڵام هاروهاجی و موزعیجی نەیهێشت هیچی لێ پەیدا ببێ، لە مناڵیا باش دانەنیشت، لە گەورەیا لەسەر تەختەی ڕەق دانیشت، ئەوەش لەسەر تەختەی ڕەق دانیشت و ئێستا لەسەر کورسی نەرم دادەنیشێ. لەبەر ئەوە حورمەتی مامۆستا پارێزە. خاڵی چوارەم، خۆت یەکلایی بکەوە بۆ عیلم، چونکە زانایان فەرموویانە ئەوەی عیلم هەموو لەشی خۆتی تەسلیم نەکەی، بەشێکی خۆیتن ناداتێ. ئەبێ هەموو لەشی خۆتی تەسلیم کەی نەک خەریکی موبایل و نامە ناردن و نامە گۆڕینەوە بی لە خوێندنا بەڕاستی هیچی لە پیا نابێ پێنجەمیان تەقوای خوا بکە واتقوا الله ويعلمكم الله هەر کەسێک تەقوای خوا بکە خوا علمی زیاد دەکات تەقوای خوا لە خوا بترسە تەخوای خوا دەفەرمێ خوێندکارێک بە غەش مەکە لە پۆلا حرمەتی مامۆستاکەت بگرە ئەو کچە ئەو کوڕە ئەو برا و خوشکی ئیمانداریتە وەڵاهی بەڕێزان هەر عیلمێک تەقوای خوای لەگەڵ نەبێ خزمەت بە مرۆڤایەتی ناکا ئەمە مێژوو شاهیدە تەلەبە هەیە لە زانکۆدا دەخوێنێ لە زانکۆدا دەخوێنێ چونکە شان چونکە دینەکەی لەگەڵا نییە چونکە عیلمەکە دینی لەگەڵا نەڕۆیشتووەتە پێشەوە گەیشتووەتە زانکۆ یعنی تەلەبەیەکی زیرەک بووە لە عیلمە بەڵام چونکە دینی لەگەڵا نەبووە چ کارەساتێکی لە زانکۆیان ناوەتەوە یەکێ لەو شتانەی کە سەرنجی هەموومانی ڕاکێشا جەنابیشتان زەرورە بیزانن بەڵگەیە لەسەر ئەم ئایەتە قورئانی کەسێک کە عیلمی پێ بوو تەقوای خوا و ترسی خوای لە دڵا نەبوو دەبێتە کارەسات بۆ زانکۆ نەک هەر بۆ سەرەتایی ئەو ڕووداوە بوو کە لە ئێران ساڵی 2004 ڕوویدا ساڵی 2004 لە زانکۆی ئازادی تاران کاتێکەوە بەڵام هەموو هیوا و ئاواتی تەعنە دان و بەدوودا گەڕانی کچان و ئەمانەیە ها عیلم بەبێ دین چۆنە داوا لەم کچە دەکا هاوسەرێتیم لەگەڵ پێک بێنە دەستم لەگەڵ تێکەڵاو کە ئەویش ڕەفزی دەکا دەڵێ من بۆ خوێندن هاتوومە ئێرە تۆ وەکو برام وای ئێمە وەکو برا و خوشک دەژین لێرەدا بە جوانی ئامۆژگاری دەکا و ئەم کوڕە واز ناهێنێ دوای چەند جارێک کە ئەم کچە مەویستی دەکا تۆ بە تەمای من مەبە من جارێ خەریکی خوێندنم خەریکی دیراسەی باڵا دەبم دواتر ئیشاڵڵا ئەم کوڕە نامەردە دوور لە ڕووی هەموو خوێندکارانی زانکۆ یەک شووشەی گەورە تێزاب ترشی ئەسید دێنێ و بە دەموچاوی کچەکەیدا دەکا دەموچاوی هەر هەموو یەک پارچە و تێزابە دەموچاوی دێنێتە خوارەوە لە ساڵی 2004ەوە حکومەتی ئێرانی و کەسوکاری ئەو ئافرەتە خەریکن بەڵام سەرنجام دوای چەندین نەشتەرگەری کە لەش پێستی لاشیان لێکردە و بە دموچاویانەوە نا بەڵام دموچاوێکی شێواو هەردوو چاوەکانی دەرپەڕی و چاوەکانی لەدەستدا نابینای کرد چاوەکانت کە نەمایتر تۆ دنیا چی زانستی چی هەموو لەشی ئۆف و ئازار لە سی و یەکی هەشتی دوو هەزار و یانزەدا نۆ ڕۆژ لەمەوبەر دادگایی ئەو کوڕە کرا کە مەویست بوون کە ئەمە ئاخر ئەنجامێتی دموچاوێکەوە بە عەمەل بینی نایە هەرچەند گۆشتیکەی پێوەندراوە و هەردوو چاوەکانی گلێنەکانی هاتە دەرەوە چارەسەری چاوەکانی لە هیچ وڵاتێکی جیهانیدا نەکرا سەرەنجام دادگای ئێران بڕیارێکی جوانی دا، لە سی و یەک ی هەشتی دوو هەزار و یازدە نۆ ڕۆژ لەمەوبەر وتی نەسی قورئانە سزای چاو چاوە، ئەبێ ئەم کچە چاوی ئەو کوڕە دەرێنێتەوە. هەرچەند نەتەوە یەکگرتووەکان و وڵاتانی ئەسکەندەنافی و ئەوروپی و ئەمریکی ڕەخنەیان گرت وتیان ئەوە پێشێلکاری مافی مرۆڤە، وتی پێشێلکاری مافی مرۆڤ نییە کەسێ چاوی کچێکی گەنج بە ناحەق دەرێنێ ئەبێ چاوی دەربێتەوە، ئەبێ نابینا بکرێتەوە بە ڕووناکی چاوەکانی بێبەش بکرێ. ئەم کوڕەیان هێنا لە سی و یەکی هەشتا لە دادگادا هێنان و ئەم کچە خۆ هیچ نابینێ براکەی لەگەڵ یاد بوو چونکە چاوی ئەو کوڕە نابینێت ئەو تێزا بکاتەوە ناو گلێنەی چاو بەدموو چاوی داکاتەوە براکەی هێنا بوو وەکو وەکالەتێک ئەو کارە بکە کوڕەکەیان هێنا لەو کاتەدا کە زانی وا دەرزی بەنجیان بۆ هێنا و ترشا سیدەکەیاندا دەستی کچەکە کە ئەو بیداتە دەستی براکە بەدموو چاوی داکاتەوە لەشی لەرزی و قاچی کچەکەی ماچ کرد قاچی ماچ کرد و خۆڵی بەر پێی ماچ دەکرد وتی لە ڕای ئەو خوای گەورەدا تۆ من عەفو کە و نابینام مەکەوە بەس لەبەر خوا بمبەخشە من هەڵە بووم من گەنجێکی سەرکەش بووم ئا لەو کاتەدا دادگا وتی هەموو هۆڵەکە پڕ بوو حاکم وتی ئیجرائاتی خۆت بکە کچی خۆم تۆڵەی خۆتی لێ بکەوە ئەو تێزابە بدە براکەت و بیکە گرێنەی چاویەوە هەردوو چاوی دەرکاتە دەرەوە دەستەوە بەجێ وەدم و چاویشی مشەوەه بکە لەو کاتەدا ئەو کچە دەڵێ کەوای وتی لەبەر خوا تەزوێک بە لەشما هات ناوی خوا هاو کچە مسوڵمان بوو وتم بڕۆ لەبەر خاتی ئەو خوایە کە پەنات بۆ بر عەفوت دەکەم لەو کاتە من تۆڵە لێ ناکەمەوە ئەو کچە گەنجە هەموو ژیانی فەوتا خوێندنی ڕۆی بەرهەمی دایک و باوەک ژیان گوزەران دنیا ڕووناکی بەڵام لەبەر خوا کە ناوی ئەڵڵا هات لەو کاتە دەڵێ شوشەکەی لە دەستی براکەی وەرگتەوە وتیان چیەکەی وتی لەبەر خاتی ئەو خوا دەربەخشم بڕۆ با تۆ نابینا نەبی بڕۆ حواڵە بەخوا بە سەیری کە چەند تەلەبەمان هەیە ئێستا گیرۆدەی دەستی کوڕە گورگە هارەکانە کوڕە و گیرۆدەی دەستی کچی هارە هەرچەند عیلمی هەیە بەڵام چونکە دینی لەگەڵانیە ها زانکۆکان بێبەرەکەت بوون پەیمانگاکان بێبەرەکەت بوون کوڕەکەت کە ناردە مەکتەب کچەکەت بنێرە مەکتەب ئیسلام ناڵە دای بڕە بەڵام با دینی هەبێ بەڕێزەکەم کە دینی هەبوو وەکو ئا ئەو خاوەن ئەخلاقە دەبێ لەسەر حەقی خۆشی کە ناوی اللە هات دەستی کێشایەوە نەک لەسەر ناحەقی کە بڵێ شوت پێ ناکەم و من خۆم بە شایانی کەسێکی وەک تۆ شەلاتی نازانم دم و چاوی بێنێتە خوارەوە و کوێری بکا ئێمە پەروێردەی دینیمان دەوێ بۆیە بە وەزارەتی پەروەردە دەڵێم ئێوە پێتان دەڵێن وەزارەتی پەروەردە ناڵێن وەزارەتی فێرکردن وەزارەتی پەروەردە زۆر گەورەیە ناوەکەی لە وەزارەتی تەعلیم وەزارەت التربیە ناڵێ وەزارەت التعلیم بۆ ئەوەی ئەو مناڵانەی کە دەچنە مەکتەب بەڕێزان شەرت نییە هەر بۆ خوێندن بێ چونکە زۆری ئەو تەلەبانەی دەچنە مەکتەب دڵنیابن هەمووی نابێتە ئەندازیار و پزیشک و دادوەر و پارێزەر و مامۆستا و ئەم شتانە زۆر زۆری وا لەوانەیە واز لە خوێندن بێنێ و ئیتر عیلمە وەری نەگرێ مێشکی فێر نەبێ بەڵام وەزارەتەکە دەڵێ با پەروەردەی هەبێ با کە هات ئەگەر شەهادەشی دەست نەکەوت پەروەردە بێنێتەوە بە باوک و دایکەکەی با ئەندامێکی بەڕێزی ناو کۆمەڵ بێ وەڵڵاهی مەکتەب ئەوەیە بۆیە پێویستە وەزارەتی پەروەردە دەرسی پەروەردەیی فێری منداڵەکان کا چەند خۆشە لەو پێنج دەرسە دەرسێک ڕۆژانە دەرسی پەروەردە بێ چەند خۆشە مامۆستایانی ئاینی بانگهێشتی مەکتەبەکان بکرێن بڵێ وەلێ مامۆستا ئەم تەلەبانە فیترەتیان پاکە موسڵمانن موسڵمانن وەرە فێری دینداریان کە وەرە باسی گەورەی خوایان بۆ بکە هاروهاجەکەشیان نامێنێ نەک دەرسی ئاینە لە دەرسی شەشەما داینێن بۆ ئەوەی نەخوێنرێ مامۆستایەکی مەسیحی دەرسی ئاینی ئیسلامی پێ بڵێنەوە ئەخزانی ئەمە زەرەدمانە یان پەروەردەمان بۆ لە دەرەوە دێنن بابە سیستمی پەروەردەی سویدی و نەرویجی بە ئێرە ناخوا علم بەرەکەتی نەما ئەوە ئەوە ئەو ئەزمونە خەڵک لێی بێزار بووە مامۆستایانی بەڕێزی پەروەردە دکتۆر دا کۆناند ئەم پیاوە مسلمان نییە دکتۆر دا کۆناند ئەمریکییە پرۆفیسۆرێکە لە بواری پەروەردەییدا پێمان دەڵێ پەروەردە و فێرکردن کاڵا نییە، سەیارە نییە لە یابانەوە ئیستیرادی کەی بۆ ئێرە، جلوبەرگ نییە لە ئێران و میوەیە سووریا و تورکیاوە بیهێنی. پەروەردە پرۆسەیەکە ئەبێ لە ناخی خۆتا هەڵبقڵێ. دەڵێ ئێمە وەکو گەلی ئەمریکی چەند ساڵێک سیستمی ئینگلتەڕا، بەریتانیامان هێنا لە ئەمریکا تەتبیقمان دەکرد، هەموو تەلەبەکانمان فاشیل بوون، چونکە ئەو سیستمەی بەریتانیا بە ئەمریکییەکانی نەدەخوارد. بۆ ئێوە بە خۆماندا چووینە و سستمێکی هەڵقوڵاوی ناو ناخی ئەمریکامان هێنا تەلەبەکانمان هەموو سەرکەوتوو بوون پرۆفیسۆری ڕووسی ئێم جی گرایت ئەم پیاوە پرۆفیسۆرش دەڵێن لە ڕووسیادا چەند ساڵانە ویستمان تەجروبەی گەلانی دەرەوەی ڕووسیا بێنین پەروەدەی لەسەر بکەین بەڵام فەشەلمان هێنا تا ڕووسیا گەڕایەوە بۆ خۆی تا گەڕاینەوە بۆ خۆمان ئەمجا توانیمان مانگە دەستکردەکان بەرەو ئاسمان بەڕێ بکەین ئێمەش لە کوردستاندا ئەبێت سەیری خۆمان بکەین، ئەو پەروەردەی کە بۆ ئێرە دەشیا هەر ئەوە بۆ ئێرە دەشیا، هی سویدی و هی نەرویجی کە بە عومری خۆی کارەبای نابڕێ و زەلامێک لە هێڵی سووری ترافیک لای تێک نادا، با بە فەرقی زۆرە لەگەڵ ئەو گەنجەدا هێشتا نازانێت چۆن ماتۆڕ لێ بخوڕێ. چۆن گەنجەکان ئازار دەدات، چۆن ئەو حکومەتەی کە دەسەڵاتی نییە، ئەو حکومەت و ئاسایش و پۆلیسەی بە گەنجێک ناوێرێ، ئەڵێ نەوەک خۆپیشاندانم لێرە بکە، لێرە کاکە هەر خەڵک تۆقیوە، لە دوای خۆپیشاندانەکانی شوباتەوە حکومەت هەر جورئەتی نەماوە، گەنجێک حەتتا بەیانی بە ماتۆڕ بسوڕێتەوە بەو شەقامانەدا پۆلیسێک و ئاسایشێک جورئەتی ئەوە ناکا بڵێ بۆ وا دەکەی، بە خوا دەکا لە خۆم نادا، خوا دەکا خۆپیشاندان ناکا و حکومەتەکە هەڵناتەکێنێ، ئەوە لەوێ وانییە، لەوێ کوڕی ئەنجومەنی، سەرۆکی ئەنجومەنی وەزیران مخالەفەیەکی قانونی بکات دەست دەکەن بە چاویایا ملی دەگرن ملی دەتەقێنن لەبەرەوە ئەو سیستەمە بۆ ئەوێ کراوە نەک بۆ ئێرە ئەبە سەیری دینی ئەو میللەتە کولتوری ئەو میللەتە ئەخلاقی ئەو میللەتە جوگرافیای سنووری مێژوویی دین و ڕەوشتی بکەی بۆیە هەموو ساڵێ ئەڵێن ئەم سیستمە ئەم ساڵیش گۆڕانکاری بەسەرات عبور هەیە نەوەڵا نەماوە بیکەن بە نۆ بیکەن بە دوانزە ناوەکەی بگۆڕن هەر جڕۆژە فەرعێکی لێ دەکەنەوە وەڵاهی زانستێک دادەندرێ بۆ مناڵی سەرەتایی بۆ سێ و چواری سەرەتایی بۆ پێنج ئەوەی لە زانکۆ شەفەقی لە برا برا هەبووە وتوێتی وەڵای دەمەوێت دەرس بە خوشکەکەم بدەم بۆ خۆم لێی نازانم تەلەبەی زانکۆی نازانم زانستە باسی چی دەکە ئەوەندە قورس کراوە ساڵی داهاتوو وەڵام وەڵا لای بن ئەها نیسبەتی نەجاحمان بەداخوا سەفێکەوە دەڵێم سارد مەبنەوە ئەی ئەو کەسانەی دەرنەچوون عیلم سارد بوونەوەی تێدا نییە خەڵک هەیە پزیشکە سێ ساڵی ڕێک لە پۆلی شەشا ماوەتەوە ئەمجا کۆلیجی پزیشکی هەر بەدەستێنا هەر وازی نەیەنا هەر وازی نەیەنا کە دەرنەچووی وەکو ئەو گەنجەی دوێنێ کە بە ئەسەفەوەم دوێنێ گەنجێک خۆی کوشت لە یەکێ لە شارەکاندا دوای ئەوەی کەوا نمرەکانی وەرگرتەوە لە خولی دووەما دەرنەچوو خۆی کوشت تەلەبەیەک هەژدە ساڵ گەنجێکی ڕێک و پێک مەویز مەبە ساڵی یەکەم نا ساڵی دووەم هەر دەرەچی گرنگە وەیا سار نەبێەوە بەداخەوە لە حەفتا و هەشت هەزار تەلەبەی دوانزە پۆلی شەشی سانەوی سی و سێ هەزاری دەرچووە چل و پێنج هەزار تەلەبە ڕاسب بوو ئەمساڵ کە بەڕاستی ئەوە فەشەلی پڕۆسەی پەروەردەیە لە کوردستاندا فەشەلی پرۆسەی پەروەردەییمان هەر بووە، ئەو هەموو تەلەبەیەی کە لەو مەکتەبانەدا مامۆستای کچی بەڕێز لە کۆبوونەوەی باوکاندا باس کرا و خەڵک ڕمبێ شاهید حاڵی ئەوە بن باسی ئەوەی کردووە مودیری مەکتەبەکە کوتویەتی لە پێنجی سەرەتایی ئەی هاوار تەلەبە عومری یانزە ساڵە مامۆستای کچ لە مەکتەبەکە دەرسی پێ دەڵێ مامۆستاکە ناوێرە پاشە و پاش بکشێتەوە بۆ لای تەختەکە بە بەگ دەکشێتەوە لە دواوە پەلاماری مامۆستا کچەکە دا تەربیە کوا ما ئەو هەموو کچەی دەناڵێنێ وەڵڵاهی کچ هەبووە حورمەتم هەیە ئەوانە کچی ئێمەن بۆیە دەڵێم ئاگاتان لێ بێ قەت دڵ پیس مەبە بەڵام چاودێریشت هەبێ با بە داپۆشراوی بچێ با ئەو گورگاسایە نەیخوا کچ هەبوو لە دووی متەوەستە ئەمساڵ خەریکە واز دێنێ داوا لە ئێمە دەکا مامۆستا کوڕێک ڕسمەکەی لێ ستاندووم و دەڵێ لە فەیسبووکا بڵاوی دەکەمەوە ئێمە نەماندەزانی ئەنتەرنێت چییە و فەیس بووک چییە و فڵان چییە، ئەمە خەڵک بۆ عیلم بەکاردێنن نەک بۆ ڕزم بڵاوکردنەوەی کچ و کوڕەکانی مەکتەب، بۆ حەیا بردنی ئابڕووی بنەماڵە و شەڕی عەشایەری و کە حکومەتیش دەسەڵاتێکی نییە. لەبەرئەوە ئاگامان لە خۆمان بێ، پەروەردە پێش تەعلیمە، با مناڵەکەت پەروەردە کەی دایک و باوکی بەڕێز، ئەمە چەند بە مەکتەب دەکرێ چوار سەعات لای مەکتەبە، بەڵام بیست سەعات لە ماڵێیە. دەبڵێ کوڕەکەم تخوا مەبە بای ئەوەی کەڵەنجی منیش بە خەسار دەی یەک تەلەبەی هاروهاش دەتوانێ پۆلێکی سی تەلەبەی بشێوێنێ نەدێڵێ مامۆستا دەرس بڵێتەوە نەدێڵێ تەلەبە ئیستیفادە بکات لەو دەدا پەلاماری ئەو دەدا چەکی پێیە تەلەبەیە بەم دەماچەوە ئەچێتە مەکتەب مامۆستا فەقیر دەڵێ بابە موبایلەکەت داخڵە مامۆستا بڕۆ ڕسمی خەڵکی پێ دەگرێ مەکرووزە تەلەبە موبایلی پێ نەبێ لە مەکتەبا بابە تۆ بۆ خوێندن دەچی وەڵڵەی ئێمە ئەو موبایلە مەشغوڵی کردووین ڕۆژانە چەند لاپەڕەمان لە قیز دەدا کە تەلەبە نین ئەی ئەوەی کە تەلەبە بێ موبایلێک لە گیرفانیا بێ ئەبێت خەریکی چ بێ بۆیە خەڵک فێر نابێ لە ماڵەوە بڵێ کوڕە شیرینەکەم کچە ئازیزەکەم تۆ جێگای ڕێز و متمانەی منی بەڵام موبایلت بۆ چییە بۆ مەکتەب با مێشکت بەس لای مامۆستا بێ ئەگەر خەڵک ئازاری دای کچەکەم کوڕەکەم ئازاری خەڵک مەدە ڕێزی مامۆستاکەت بگرە ئەو مامۆستا کچە ئەوە خوشکتە ئەو مامۆستا کوڕە ئەوە باوکتە ئەوە براتە ئەوە مامەتە بە چاوی ئەوە سەیری کە لەبەرەوە ئەگەر وانەکەین دڵنیا بین دڵنیا بین علم بە تەنیا هەموو شتێک نییە سیستمێکمان دەوێت سیستمێکی مسلمانانە پەروەردەیەکی دیندارانە لە حجرەکانی مزگەوتە کە سەرچاوی علم و زانیاری بوون ئیش وەکو ئیمامی شافعی دەفەرمێ لە خزمەت ئیمامی مالیکا بووم فەرمووی ڕۆڵە گیان ئەو کتێبەم دەیەوتم مامۆستا لەکوێ وتی کوڕم لەو تاقەیە وتم وەڵا نازم کام تاقە فەرمووی ئەتوە چەند ساڵە لەم ژوورە دەخوێنی ئەو تاقەیە نەبینیوە کە کتێبی تیادایە ناو ڕەفەیەک داندرابوو وتم نە بەخوا مامۆستا لە شەرمی جەنابتە ئەوەندە سەرم هەڵنەبڕیوە ئاوا بزانم لە پشتی جەنابتەوە تاقەیەکەیە بەسەر چۆکا خەڵک دانیش بە یەک ئەژنۆ دادنیش پێ عەیب بوو لەسەر بە چوار مشقی هەر یەکێک لێمە فەقی بەردەمی مامۆستا بوون وەڵاهی ڕۆژێ یەقینم هەیە دەتوانم سوێند بخۆم بڵێم بە چوار مشقی لە خزمەتی مامۆستاکەی خۆما داننیشتوومە دەرس خوێندن قەت لە ڕوومان نەهاتووە چوار مەشقی لە خزمەت مامۆستا دانیشی ئەبوو قاچێکت بە حەواوە بێ ئەمجا ئەوەندە سەر هەڵنەبڕی بزانی لە پشتی مامۆستاوە سەعات چەندە ئەو ئەدەبە وای لێ دەکردی کە ئەو عیلمە خەڵک بە چوار پێنج ساڵ بەقەدەر تەلەبەیەکی زانکۆی ئێستای دەزانی ئەو عیلمە لە زانکۆدا بێ لە پەیمانگا و ناوەندی و ئامادەیی و سەرەتاییدا بێ هەر زانستی حجرەیە ئەگەر دینی لەگەڵا بێ بەرهەمی دنیا و قیامەتی دەبێ ئەم وتارە ان شاء اللە بۆ وتار بۆ زنجیرەی داهاتوو بۆ وتاری داهاتوو پشتیوان بەخوای تاک و تەنها زیاتر لەسەر گەورەیی زانست دەڕۆم یا ربی خوایە ڕەحممان پێ بکەی خوایە هیدایەتمان بدەی یا ربی خوایە وڵاتەکەمان پڕکەی لە علم و زانیاری سودبەخش یا ربی خوایە مناڵەکانمان هەموو لایەکمان پەروەردەمان هەبێ ئەمجا علم و زانیاریشمان هەبێ یا ربی ڕەوشت و ئەخلاقمان هەبێ ئەمجا علم و زانیاریشمان هەبێ یا ربی خوایە بمان پارێزی لە زانستی بێسوود خوایە بمان پارێزی لە زانستی بێڕەوشت یاڕەبی خوایە بمان پارێزی لەوەی کەوا پەروەردەیەکی سەقەت بنسیبی منداڵەکانمان بێ یاڕەبی خوا دایکان و باوکان بە ئاگا بێنەوە مەسئولیەتی ئەو خێزانە گەورە هەڵگرن و ئامۆژگاری مناڵەکانیان بکەن یاڕەبی خوا ساڵێکی پڕ بەرەکەت و علم و زانیاری بێ خوێندکارانمان گوێڕایەڵ بن خوای پەروەردگار علمیان زیاد کە مامۆستایانمان بە تەحمل و حەلیم و زاناتر بن بە ئیزنی خوای پەروەردگار خوای ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری ئەوەی دڵتەنگە خوای ڕەحمی پێ بکەی ئاسوودەی کەی ئەوەی قەرزارە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی کەوا گیرۆدەیە هیدایەتی بدەی ئەوەی چاکە چاکتری کەی لار و لەوێرەکان هیدایەدەی بە ڕەحمی خۆت کەم و کوڕەکانمان بۆ پڕکەیەوە ئەمن و ئەمان زیاتر بەسەر وڵاتماندا بڕێژی عاقبەتی هەر هەمووشمان خێرکە یا رب العالمین آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك